لە ساڵی هەزار و چوار سەد و هەشتا و سێ ی زایینی هەتا هەزار و پێنج سەد و چل و شەش ی زایینی. بەرەنگاریکردنی مارتن لۆثەر بۆ کەنشتەی کاثۆلیک بووە بەردی بناغەی ڕێبازگەکەی لە خاسکاریی ئایینی دیاندا. ساڵی هەزار و چوار سەد و هەشتا و نۆ ی زایینی لە شاری ئیزلی بینی ئەڵمانیا لەدایکبووە. ڕۆشەنبیرییەکی چاکی لە زانکۆ وەرگرت و هەر لە سەر ئارەزووی باوکیشی قانوونی خوێند بەڵام تەواوی نەکرد. لە باتی ئەوە خۆی خستە سەر ئەوەی کە ببێتە قەشەیەکی ئۆگەستینی. لە ساڵی هەزار و پێنج سەد و دوازدە ی زایینیدا پلەی دکتۆرای لە زانکۆی وتمبێرگ لە لاهوتدا وەرگرت. هەر دەست بە جێش چووە ڕیزی دەستەی مامۆستایانەوە. لەو دەمەی ڕا بەرە بەرە ڕەخنەکانی لە کەنشتە دەردەکەوت. لە ساڵی هەزار و پێنج سەد و پانزە ی زەینیدا چوو بۆ ڕۆما. لەوێ ڕووبەڕووی پڕوپووچی زانا ئایینیەکان بووەوە و کەوتە ئاخاوتن لەگەڵیان دەربارەی خۆبەستنەوەی تەواویان بە کاروباری گێتتیەوە. ئەوەی کە زیاتر بووە هۆی بێزاری و ڕکهستانی لە کەنشتە فرۆشتنی نوشتەی لێبوردون بوو کە گوایە گشت بەدکارییەکانی ئەو کەسە دەسڕرێتەوە و گوناهەکانی لەسەر لادەبا. جاروباریش کات کەمکردنەوە بۆ ئەو گوناهبارە تیایدا دیاریی دەکرا کە لە گۆشەی پێلینانەکان، مەودیانی، دا دەیبردە سەر. لەسەر ئەم وشەیە پەراوێزێک هەیە. مەودیانێ لە زمانی سریانی و کلدانیدا بەکاردەهێنرێت. کۆتایی پەراوێز. لە تشرینی یەکەمی 1517 زینیدا نزیکەی 95 بێزاری بە دەروازەی کەنشتەدا هەڵواسی لە وەتەنبێرگ. بە شێوەیەکی گشتی، کە نشتەی تاوانبار دەکرد بە سوخوڕی و بەدکاری و بە تایبەتی بە فرۆشتنی نوشتەی لێبوردن. ئنجا ڕوونووسێکی لەو بێزاریەی نارد بۆ مەتران مینز و چەندێکیشی چاپ کرد و بڵاو کردەوە بە نێو زۆربەی ناوچەکەدا. بەم چەشنە بێزاریەکانی دژی کە نشتە بە خێرایی بڵاو بۆوە. لە دەسەڵاتی پاپا و ئەنجومەنی کەنشتەییش هەڵگەڕایەوە، بڕیاری دا کە ڕێوشوێنی ئەوان نەگرێ، تەنها دوای سی پارەی پیرۆز و ئاوەزی پوخت و ڕەوان بکەوێت. سەیریش نەبوو بۆ کەنشتە کە بە توڕەییەوە بڕوانێتە بیروڕاکانی و بانگی بکا تاکو بە ملکەچییەوە بەرامبەر بە خێو و گەورەکانی ڕابوەستێت لە کەنشتەدا. هەرچەندە بیستیەوە کە بیروڕاکانی بە ئاشکرا پوچەڵ کراوە، بەڵام ئەو هەر کۆڵی نەدا و گوێی نەدایە توڕە و مشەیان، لەبەر ئەوە لە کۆڕی کەنشتەدا کردیانە هەرا و جا ڕیاندا کە مارتن لۆثەر کەسێکی خوانەناسە و لە قانون یاخییە نوسراوەکانیشی ساڵی هەزار و پێنج سەد و بیست و یەک ی زاینی لە ورمزدا قەدەغە کرا. جا ئەگەر بەم پێیە بوایە دەبوایە لۆثەر بسوتێنرایە. بەڵام بە پێچەوانەوە بیر و ڕاکانی برەوێکی ئێجگار زۆر و فراوانی بە دی هێنا لە نێو گەل و هەندێک لە میرەکانی ئەڵمانیا. لە گەڵ ئەوەیشدا هەر ناچار بوو خۆی بشارێتەوە بۆ ماوەی ساڵێک. هەرچەندە گەلی ئەڵمانیا بە هەموو توانایەکیانەوە پشتگیریان دەکرد، ڕەنگ بوو هەر ئەو هێز و توانایەش بەس بووبێ بۆ ئەوەی خۆی سەرفراز بکا لەو هەڕەشە و گوڕەشە ترسناکانەی کە چاوەڕوان دەکرا بۆی لە لایەن کەنشتەوە. لۆثەر زانایەکی فرە بەرهەم بوو. سەلماندیشی کە نووسراوەکانی زۆر مەزن و کاریگەرن. یەکێ لەو شاکارانەی گۆڕینی سیپارەی پیرۆز بوو بۆ سەر زمانی ئەڵمانی، بە شێوەیەکی وەها کە هەموو کەسێک بتوانێ بۆ خۆی بیخوێنێتەوە بێ ئەوەی پەنا بەرێتە کەنشتە و خێو و گەورە، پیاوانی ئایینی سەڕەڕای ئەوەیش کە زۆر گرنگ و کاریگەر بوو، واتە وەرگێڕانی سیپارەی پیرۆز بۆ زمانی نەژادی بۆ سەر زمان و وێژەی ئەڵمانی. گرنگترین ئەنجامەکانی خاسکاری ئایینی بریتی بوو لە پەیدا بوونی چەندین تیپی پرۆتستانتی. هەرچەندە یەکێکە لەو ڕێبازگایەنەی ئایینی دیان نەک ڕێبازگەیەکی زۆر فراوانیش. کەچی گەر سەرنج بدەین پەیڕەوانی لە بوزایی و ئایینانی تر زۆرترە. یەکێ لەو ئەنجامە گرنگانەی تری خاسکاریی ئایینی لە ئەورووپادا، بەرپابوونی ئەو جەنگ و بەربەرەکییە ئایینانە بوو کە ئەورووپای خستبووە گێژاو و کێشەیەکی ئاڵۆز و سەختەوە. بۆ نموونە، ئەو جەنگە خوێنینەی کە سی ساڵی خایاند لە ساڵەکانی هەزار و شەش سەد و هەژدە ی زایینی تا هەزار و شەش سەد و چل و هەشت ی زایینیدا لە ئەڵمانیا، هۆیە سەرەکییەکەی ناکۆکییە بەرە ئایینییەکان بوو. هەر ئەم ناکۆکیە بۆ چەند سەدەیەکیش درێژەی کێشا. بەڵام ئەو خاسکاریانە لە لایەکی تریشەوە دۆخێکی زۆر گرنگی گێڕا لە هۆشمەندی مرۆڤی ئەوروپایی ڕۆژاوادا. پێش ساڵانی هەزار و پێنج سەد و حەڤدە ی زایینی تاکە کەنشتەیەک کە باوەڕپێکراو و ڕەوا بوو لای خەڵک کەنشتەی کاثۆلیکی ڕۆمان بوو. هەر یەکێکیش لە ڕێباز و ڕێچکەی ئەم کەنشتە دەرچووبایە زۆر بە توندی سزا دەدرا و نەفرەتیان لێ دەکرد. ئا لەم تەم و مژەدا بە هیچ جۆرێک بۆ کەس نەدەلوا بیروڕایەکی ئازادی هەبێت، یان بتوانێت ڕابیرییەکی خۆی بکاتەوە. بەڵام پاش خاسکاری ئایینی و بیروڕای ئازاد خەڵک کەوتە ئەوەی کە ئیتر بیر لە کاروباری تری ژیان بکاتەوە بە هەمیشەیی. لۆثەر یەجگار ڕکی لە جوولەکە دەبووەوە. نووسینەکانی زار توندی تیا بەدی دەکرێ دژ بە جوولەکە. ڕەنگە هەر ئەم نووسینانەیشی ڕێخۆشکەرێک بووبێت بۆ دەسەڵاتی هیتلەر لە سەدەی بیستەمدا.